فهب لی من لدنک ولیا. بەڕاستی من دەترسم کەس و کارەکەم لە ئایینی خوا لادەن لە پاش مردنی خۆم، چونکە کەسێکیان تێدانیە جێگری من بێت، وە خێزانەکەشم نەزۆکە منداڵی نابێت، ساتۆ، لەلایەن خۆتەوە مناڵێکی چاکم پێ ببەخشە. یەریثنی ویەریث من ئال یعقوب وجعله رب رضیا. میراتگری پێغەمبەرێتی من و بنەماڵەی یەعقوب بێ، ئەی پەروەردگارم، چاو و دڵ ڕۆشن بە جا هەر کەسێکت بینی پرسیاری ئەم منداڵەی لێ کردی بە ئیشارەت پێی بڵێ بە ڕاستی من قسە نەکردنم لە سەر خۆم نەزر کردووە بۆ خوای میهرەبان لەبەر ئەوە ئەمڕۆ قسە لەگەڵ هیچ کەسێکدا ناکەم فأتت به قومها تحمله نەشی کردووم بە ملهوڕێکی بەدڕەفتار. والسلام علی یوم ولدت ویوم اموت ویوم ابعث حیا. سڵاوی خوام لەسەر بێت ئەو ڕۆژەی کە لەدایک بووم و ئەو ڕۆژەی کە دەمرم و ئەو ڕۆژەی کە زیندوو دەکرێمەوە. ذلک عیسی بن مریەم قول الحق الذی فیه یمترون. ئەوەی کە باس کرا عیسای کوڕی مەریەمە ئەو ستەمکارانە لە ڕۆژی داخ و خەفەت بترسێنە، کاتێ کار و باری خەڵکی کۆتایی پێ دەهێندرێ، لە کاتێکدا ئەوانە غافڵن و باوەڕیش ناهێنن بە ڕۆژی دوایی. إنا نحن نرث الأرض ومن عليها وإلينا يرجعون. بەڕاستی هەر ئێمە دەبینە میراتگری زەوی و ئەوەی لەسەریەتی. وە لە نەوەی ئیبراهیم و یەعقوب وەک ئیسماعیل و یوسف وە ئەوانەی هیدایەتمان داون هەڵمان بژاردوون ئا ئەوانە هەر کاتێ ئایەتەکانی خوای بە بەزەییان بۆ بخوێنرێتەوە دەست بەجێ دەکەون بە ڕوودا بە سوژدە و گریانەوە ئا ئەوانە دەچنە بەهەشتەوە و هیچ ستەمێکیان لێ ناکرێت، لە پاداشتی کردەوە چاکەکانیان کەم ناکرێتەوە. جنات عدن التي وعد الرحمن عباده بالغیب انه کان وعده ماتیا. بەهەشتی جێی مانەوەی ئێجگاری کە خوای میهرەبان بەڵێنی پێداوە بە بەندەکان کە نادیار و پەنهانە. ئەوەش یان سزایە لە دونیادا یان هاتنی ڕۆژی دواییە جا لە داهاتوودا دەزانن کێ جێ و شوێنی خانووبەرەی خراپ و ناخۆشە و کێ سەرباز و لەشکری بێ هێزترە کافران یان باوەڕداران. ویزید اللە الذین اهتدوا هدی.